بەناوی خودای بەخشندە و میهرەبان. دەستەکانی بشچێت ئەبوو لە هەبوو ڕیسوا ببێت ئاشکرایە کە هەر ڕیسواش دەبێت و لەناو دەچێت ماڵ و دارایی و ئەو شتانەی کە بەدەستی هێناوە فریایی نەکەوت لە ئایندەدا دەخرێتە ناو ئاگرێکی بڵێسەدارەوە هەروەها ژنەکەشی کە هەمیشە هەڵگری کۆڵەدارە و ئازاری پێغەمبەر دەدات هەمیشە گوریسێکی چنرا و لە پوشی خورما لە گردن یایەتی لە قیامەتیشدا زنجیری ئاسن دەکرێتە گردنی کاتێک پێغەمبەر صلی الله عليه وسلم تیرە و تایەفەکانی کۆکردەوە و پەیامی خدای پێ ڕاگەیاندن ئەبوو لە هەبووتی دەستت بشتێ بۆ ئەوە ئێمەت کۆکردوتەوە ئیتر ئەم سوورەتە هاتە خوارەوە کە هێرشێکی بەردەوامە بۆ سەر ئەبوو لە هەبوو هاوسەرەکەی و ئەوانەی لەوان دەچن